وكل ضلالة في النار ثم أما بعد سپاس و ستایش بۆ خوای میهرەبان درود و صلاوات لەبۆ پێغەمبەری ئازیز و نوری چاوان میهرەبانی خوای پەروەردگار بەسەر ئێوەی ئەهلی ئەم مزگەوتە و تەواوی مسلمانان لە خوای پەروەردگار داواکارم هەموو لایەکمان ئیستیقامە و دامەزراییمان پێ ببەخشێت لەسەر دینداری و خواناسی بەردەوام بین باوەڕدارانی ئازیز مسلمانانی بەڕێز کاری پێغەمبەران علا نەبینا و عەلەیهیم الصلاة والسلام بریتییە لە پەروەردەکردنی ئومەت پەروەردەکردن و تێگەیاندن و پێگەیاندنی کۆمەڵگا ئەو ئەرکەیە کە سەد و بیست و چوار هەزار پێغەمبەر عەلا نەبینا و عەلەیهیم و سەلات و وەسەلام پێی هەستاون و ئەرکی سەرشانیان بووە قورئانی پیرۆز لە کۆی پەیامی هەموو پێغەمبەران بە وشەیەک و بە یاسایەکی قورئانی ئاگادارمان دەکاتەوە کە پرۆسەی پەروەردەکردن، خۆ پەروەردەکردن، خۆ خاڵی کردنەوە و خۆ تێگەیاندن لە ئاینی پیرۆزی ئیسلامدا ئەرکێکە و واجبێکە هەتا ئەو ساتە وەختەی ئینسان لە دوای باڵغ بوون و کە دەبێ بە ئەهلی تەکلیف هەتاوەکو خاوەنی ئەو ڕۆحی ئەمانەتە بێت واجبە لەسەر تاکی مسوڵمان لە پەروەردەکردنی خۆ و لە پەروەردەکردنی ئەوانەی کە لە بەردەستیدان پێویستە بەردەوام بێت بۆیە پرۆسەی پەروەردە و فێرکردن لە ئاینی پیرۆزی ئیسلامدا پرۆسەیەکی هێندە گەورە و گرنگ و بەڕێز و پیرۆزە کە کاری یەکەمی پێغەمبەرانە علی نبینا و علیهم الصلاة والسلام بەتایبەتی لەو زەمەنەی کە ئێستا ئێمەی تێدا دەژین پرۆسەی پەرخۆ پەروەردەکردن و پەروەردەکردنی تاک و خێزان و کۆمەڵگا بە شێوازێکی گشتی گۆڕانکاری زۆری بەسەردا هاتووە کۆسپەکان و کێشەکانی بەردەم پرۆسەی خۆپەروەردەکردن ئەوڕۆ زۆر جیاوازن لەگەڵ زەمەنی پێغەمبەری ئازیز عەلەیهی سەڵات وەسەلام ئەمڕۆ زۆر جیاوازن لەگەڵ زەمەنێکی پێش ئێستا کۆسپەکانی بەردەمی خۆپەروەردەکردن و ئاراستەکردنی کۆمەڵگا خۆی دەبینێتەوە لەوەی کە تاکەکانی کۆمەڵگای مرۆڤایەتی بە شێوازێکی گشتی موەڤەف و کارکردن و کاری زۆربوون و زۆر سەرقاڵبوون کێشەی بۆ بواری پەروەردە دروست کردووە و هەروەها پێویستە هەموو دایک و باوکێکی بەڕێز هەموو تاکێکی بەڕێز لە ئومەتی مسلمان بزانێت یەکێک لە کۆسپە گەورەکان کە ئەمڕۆ ڕوبەڕوومان بووەتەوە بریتییە لەوەی جاران خەڵکی دەچوو بۆ گوناهکردن بەڵام ئێستا گوناهکردن هاتووە بۆ ماڵەکان و لە شاشەیەکی بچووکدا بە چەندین ڕێگا خۆی دەکا بە هەموو دڵ و ماڵەکانماندا یەکێکی دیکە لە کۆسپەکان لە بەردەم پرۆسەی پەروەردەکردنە بریتییە لە هۆکارەکانی زوو بەیەکتر گەشتن و هۆکارەکانی ئیتیصالات و شەبەکاتی عەنکەبووتی فەضائیات و ئینتەرنێت و فەیسبووک و هەموو تۆڕە کۆمەڵایەتییەکان کە بەڕاستی ژیانی بەیەکتر گەیاندن و بەیەکگەشتنی هێندە ئاسان کردووە کە کۆسپی لەبەردەم خۆپەروەردەکردن و پەروەردەکردنی تاک و خێزان و کۆمەڵگادا دروست کردووە. باوەڕدارانی ئازیز ئێمە باس لە پەروەردەکردنی ئومەتی ئیسلامی دەکەین کە پێویستە هەمیشە و هەردەم لە خەمی خۆیدا بێت بەڵام ئەمڕۆ باس لە ئومەتێک دەکەین لە ناو ئومەتی ئیسلامیدا باس لە چین و توێژێ دەکەین لە ناو چین و توێژی ئومەتی ئیسلامیدا کە بەردی بناغەی هەموو شۆڕشێک هەموو گۆڕین و گۆڕانکاریەک هەموو چاکسازییەک، هەموو هەنگاونانێک بۆ بنیاتنانی شارستانییەت، بۆ گۆڕینی ئەو واقیعەی کە تیایدایت، لەم چینەوە دەستپێدەکات کە بریتییە لە چینی منداڵان. بەتایبەتی دوای تەواوبوونی هەموو قۆناغەکانی پرۆسەی خوێندن و کاری پەروەردەیی لە هەرێمماندا، بە پێویستی دەزانم وەک ئەمانەتی میحرابی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم باس لە گرنگی پەروەردەکردنی منداڵەکانمان بکەین بەتایبەتی لەم زەمەنەدا چۆن منداڵەکانمان پەروەردە بکەین لەم زەمەنەدا ناونیشانی وتاری یەکەمی زنجیرەی پەروەردەیمانە بە پشتیوانی خوای پەروەردگار مسلمانانی ئازیز منداڵان ئەو چین و توێژن کە خەڵاتی خوای میهرەبانن جوانی ژیانن بۆیە هەستیاری منداڵ و تەمەنی منداڵ و و هەروەها قۆناغەکانی پەروەردەکردنی منداڵ لە ئاینی پیرۆزی ئیسلامدا هێندە گرنگە کە پێویستە بەڕاستی هەموو لایەکمان لە بەرامبەریدا بەخۆداچوونەوەیە بکەین بزانین ئایا ئەم وەسیەتەی کە خوای پەروەردگار دەفەرمێ یوسیکم الله فی ئەولادیکم وەسیەت و فەرمانی خوای پەروەردگار لە بەرامبەر منداڵەکانماندا ئایا وەسیەتێکە ئەمرێکە بۆ واجب وەکو نوێش چۆن ئەنجامی دەدەین پێویستە پەروەردەکردنی منداڵەکانیشمان لە ئەستۆ بگرین یان سنەتێکە و فەزیلەتێکە گومانی تێدا نییە ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم کە پەروەردەکردنی منداڵ، ڕاهێنانی منداڵ، تێگەیاندنی منداڵ فەرزی عەینە لەسەر هەموو دایک و باوکێک کە پێویستە منداڵەکەی پەروەردە بکات پەروەردگارمان دەفەرمێ قو ئەنفوسەکم ئینجا و ئەهلیکم نارا چۆن خەمی خۆت دەپار خەمی خۆتە و خۆت دەپارێزی لە ئاگری دۆزەخ واجبە لەسەر هەموو دایک و باوکێکی بەڕێز کە منداڵەکانیشی بپارێزێ لە ئاگر و فیتنەکاری فیتنەکانی سەردەم لە ئاگری بەسووتێنەری ئاگری دۆزەخ خوای پەروەردگار هەموو لایەکمان پەنابات بڵێ مسلمانانی ئازیز گەر بمانەوێ لە دنیادا سەرمان بەرز بێ ڕوومان گەش بێ ناومان لە ناو ناواندا بێ گەر بمانەوێ لە ڕۆژی قیامەتە تاجی نورینمان لەسەر بکرێ هەردووکی وابەستەیە بەوەوە کە خاوەنی منداڵی ساڵح بین و و منداڵەکانمان باش پەروەردە بکەین وەرن پێکەوە بچینە خزمەتی قورآانی پیرۆز ئاەتێک کە پرۆسەی پەروەردەکردنی منداڵمان پێدەناسێنێ مەشروعێکی قیامەتیە مەشروعی هەستانەوەی ئومەتە مەشروعی مانەوەی ناوی باوکەکانە مەشروعی باشترین بازرگانییە بۆ مرۆڤ کە بتوانێ هەمیشە زیندوو بێ لە ناو قەبردا لە تەنگانەیی و لە ناڕەحەتی ڕزگاری بێ لە ساحەی مەحشەر و ناڕەحەتیەکانا فریای بکەوێ و هەروەها لە بەهەشتا پلەی بەرزی پێ بدرێ هەر هەمووی ئەم ئایەتە قورئانیە وەڵاممان دەداتەوە کە خوا جل جلاله لە قورئانی پیرۆزدا دەفەرمێت ئیمانداران بە مردنی خۆیان ناویان ناکوژێتەوە ئیمانداران بە مردنی خۆیان خراپەکانیان لە ناو قەبر و لە ساحەی مەحشەردا لەسەر کەڵەکە نابێت بەڵکو پێمان دەفەرموێ ئەم ئاەتەی قورئان ئەوانەی کە ذوڕیەت و منداڵەکانیان کوڕ و کچەکانیان پەروەردە دەکەن لەسەر ئیمان پەروەردە دەکەن لەسەر ئیسلام ڕایان دەهێنن لەسەر ئەو ئیمان و ئیسلامەی کە خۆیان لەسەری ژیاون خوای پەروەردگار دەفەرموێ چاکەکانیان بە بەردەوامی دەچێ بۆ باوک و بۆ دایکەکانیان لە کاتێکدا چاکەی منداڵەکانیان کەم ناکات لە کاتێکدا لە ڕۆژی قیامەتە هێندە پاداشتەکە گەورەیەکە باوکان و دایکانێک دەڵێن پەروەردگارە ئەم مەقامە زۆر گەورەیە کردارەکانی ئێمە شیاوی ئەم ڕێزە و ئەم پێگە گەورانە نییە لە بەهشتا وەڵامیان دەدرێتەوە بەهۆی دوعای منداڵەکانت بەهۆی چاکەکاری و خزمەتگوزاری منداڵەکانت بەهۆی بەردەوامبوونی منداڵەکانت لەسەر پەیامی دینداری و خواناسی باوکی بەڕێز دایکی بەڕێز فەرموو خوای پەروەردگار لێت خۆش بوو خوای پەروەردگار میهرەبانی خۆی بە تۆ بەخشیوە و تاجێکت لەسەر دەکا پێغەمبەران عەلا نەبینا و عەلەیهیم الصلاة والسلام لە بەرامبەر تاجی ئەخلاق و تاجی چاکەکاری منداڵەکاندا جێگای تێڕامانە لایان چونکە تاجێکی هێندە ڕێزدار و هێندە پایەبەخشە بۆ دایکان و باوکانێک کە ذڕیەت و منداڵی ساڵح پەروەردە دەکەن و خزمەتکاری بۆ کۆمەڵگا لە دڵ و لە ناخی منداڵەکانیاندا دەڕوێنن بەڵێ ئەم ئایەتەی قورئان مسلمانان مەشروعێکی قیامەتیە ئەم ئایەتەی قورئان پێمان دەڵێ باوکی بەڕێز دایکی بەڕێز گەر دەتەوێ پلە و پایەت هێندە بەرز بێ گەر دەتەوێ ناوت هەمیشە زیندوو بێ دەخاوەنی ذڕیەتی ساڵح بە مسوڵمانانی ئازیز پێم خۆشە لە بەرامبەر پێگەی منداڵ و ڕێزی منداڵ و نازی منداڵ لە ئیسلامدا بە تایبەتی لای پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات وەسەلام جێگای خۆیەتی پێکەوە مەجلیسەکەمان ببینە خزمەتی ڕەسول الله صلی الله تعالی علیه وسلم بۆ ئاسوودەی دڵەکەمان بۆ ئاسوودەی مەجلیسمان بۆ بەرچاوڕوونیمان لەو زەمەنەدا پێویستە بچینە خزمەتی ئەو پێغەمبەرە ئازیزە تا بزانین پێغەمبەر تعامل و هەڵسوکەوتی چۆن بووە لەگەڵ منداڵاندا ئەو پێغەمبەرەی کە ڕب العالمین جیا لە هەموو پێغەمبەران وەصفێکی دەکا و دەفەرمێ و ئینەکە لەعەلا خولق عظیم خاوەنی گەورەترین و هەروەها تەواوترین ئەخلاق و خۆڕەوشت بووە کە ئەخلاقیشی بریتی بووە لە کان خلقه القرآن قورئانێکی زیندوو بووە قورئانێکی بەرجەستە بووە و پێغەمبەرە ئازیزە با بزانین پێغەمبەرمان لەگەڵ منداڵە چۆن مامەڵەی کردووە هەتاوەکو لەو ڕوانگەیەوە ڕێزی منداڵ پێگەی منداڵ بەرپرسیارەتیمان بەرامبەر بە منداڵ هەموو لایەکمان هەست پێ بکەین مسلمانانی بەڕێز بڵێ پێخەمبەرمان لە ماڵەکەی خۆیدا چۆن مامەڵەی کردو وەک باوکێک لەگەڵ منداڵەکانی خۆیدا چۆن ڕێزی لە فاتیمەی کچی گرتووە و لەبەری هەستاوە ئەو پێخەمبەرە ئازیزەی کە منداڵەکانی خۆش ویستووە و لە بەرامبەر وەفاتی ئیبراهیمی کوڕیدا هەموو سەحابە دەگرێنێ و لە خۆشەویستی ئەو کوڕە ئازیزەیدا پێخەمبەری ئازیزمان فرمێسک بە چاوەکانیدا دێتە خوارەوە پێغەمبەرمان لە ناو مزگەوتا لە نوێژی جەماعەتا پەیامێک دەدا بە ئومەتەکەی کە ڕسول الله لە سوژدەدا هێندە دەمێنێتەوە سەحابە وا دەزانن خۆشەویست وەفاتی کردووە بەڵام کاتێک دەبینن کاتێک دەپرسن دەبینن حەسەن و حسین لەسەر پشتی پێغەمبەری ئازیزە و ئەو پێغەمبەرە ئازیزەمان عەلەیهی سەلات و وەسەلام لەبەر ڕێزی منداڵ نوێژەکەی و سوژدەکەی درێژ کردووەتەوە بۆ ئەوەی پێی وتوون پشتی من بۆ ئێوە بووە بە جێگای حەوانەوە ئێوەش بۆ ئەوەی ئاسوودە بن ئومەتەکەی تێگەیان کە منداڵان تەنانەت لە عیبادەتی شا حەق و مافیان هەیە پەیامێکی پێبەخشین کە لەسەر مینبەر دابەزی ئاشتی کردنەوە منداڵانێک پێویستیان بە ئاشکردنەوە هەبوو پەیامێکی پێداین پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وسەلام کاتێ منداڵانێک گریان نوێژەکەی کورت کردەوە بۆ خاتری ئەوەی ئەو منداڵانە نەگریێن بەڵکو بە دەمیانەوە بچون و زوو خەمیان لێ بخۆن بەڵێ مسلمانانی بەڕێز ئێمە ئومەتی و پێغەمبەرە ئازیزەین عەلەیهی سەلات وەسەلام پێم خۆشە ئوم و خالید ئەوەی کە لە تەمەنی منداڵیەوە لە خزمەتی پێغەمبەردا ئەوەی کە بینیوێتی بەجێی هێشتۆ بۆ ئێمە ئومو خالید دەڵێ ئێمە لە حەبەشەوە هاتین لەگەڵ باوکم دابووم جلێکی ڕەنگ زەردم لەبەرا بوو کچۆڵەیەکی تازە پێگەشتووی بچکۆلانە کە گەشتم بە پێخەمبەری ئازیز ڕووی خۆش و ئاماژەی دەستی ڕای کێشان بۆ باوەشی ئومو خالید دەڵێ کاتێ دەستم کردە ملی پێخەمبەری ئازیز و دەستی کردە ملم دەستم لە پشتەوە گیر بوو لە مۆری پێخەمبەرایەتی پێخەمبەری ئازیز عليهەیهی سەلات وەسەلام باوکم هەستی کرد مۆر و مووەکانی پشتی پێغەمبەری ئازیز قوربانی تاڵ تاڵی مووەکانی پێغەمبەر بم عەلەیهی سەڵات وەسەلام دەفەرمێت دەستم لێگیر کردبوو باوکم ڕەنگی تێک چوو باوکم ئاگاداری کردم ئەزێتی پێغەمبەر نەدەی پێغەمبەری خوا فەرمی ڕەبی تەمەنت درێژ بێ ڕەبی هەر جلی جوان لەبەر بکەی ڕەبی هەموو ساڵێ خاوەنی جلی جوان بی ئەڵێ هەرگیزا و هەرگیز ئەو مەوقیفەی پێغەمەری ئازیزم لەبیر ناچێتەوە و لەمەش گرنگتر ئەو پێغەمبەرە خۆشەویستە بە زمانی حەبەشی لەگەڵ منا قسەی کرد کە زانی من خەڵکی حەبەشەم و بە زمانی تایبەتی حەبەشیانە لەگەڵما دوا بەڵێ مسلمانانی ئازیز ئافرەتێک ناوی ئومو خوزاعەیە منداڵێکی پێیە و کچۆڵەیەکی تازە لەدایک بوو هێشتاوەکو ساوایە و پێخەمبەری ئازیز لە ئامێزی دەگرێ ئەو منداڵە خۆی تەڕەکات پێخەمبەری ئازیز تەڕەکات دایکەکە دەڵێ واللهی لە شەرمان ئاخری و بە ناخی زەویدا بچم بەڵام پێخەمبەری ئازیز فەرمی ئاو بێنن ئاو بێنن دەیشۆم ئاو بێنن ئاوی پێدا دەکەم کە ئەم دیمەنەیە چەندین جار بۆ کوڕ و بۆ کچ لە لای پێغەمبەری ئازیز دووبارە بۆتەوە و منداڵ پێغمبەری ئازیزی تەرکردووە پێغمبەری خوا صلی الله تعالی علیه و سلم بەڕووی خۆش و بە زمانی شیرینەوە مامەڵەی کردووە لەگەڵ کەس و کارەکان و منداڵەکانیشی هەردواندووە بەڵێ مسلمانانی ئازیز ئەوە کێ بوو لەسەر ماچ نەکردنی منداڵ بەرپرسێک لە ناو سەحابەدا لادەبات ئەوە پێغمبەری ئازیزە وە فەرمووی ئەو کەسەی ڕەحم بە منداڵ نەکا لە ئومەتی من نییە و من پێغەمبەرم منداڵەکانم ماچەکەم یاریان لەگەڵا دەکەم باوەشیان بۆ دەگرمەوە پێش پێشێ لەگەڵ منداڵانا دەکەم ئومەتی ڕسول الله بەڕاستی نمونونەکانی پێغەمبەری ئازی زۆر زۆرن یەک چەند نمونەیەکی دیکە لەو نمونانە هەتاوەکو دوایی پند و ئامۆژگاری وەربگرین ئێمە لەم زەمەنەدا لێی پێغەمبەرمان عليهەیهی سەلات وەسەسلام لە ناو کۆڵانەکانی مدینەدا باوشی دەگرتەوە بە منداڵ دەی فەرموو هەر کەسێ زوو بگا بە من هەدیە و خەڵاتی پێدەدەم کە فعلەن هەدیە و خەڵاتی پێدەدان پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم دەسی دەهێنا بەسەری منداڵە پێغەمبەرمان علیه صلاة وسلام کە لە جەنگەکان گەڕاوەتەوە لە خزمەتی منداڵەکان بووە منداڵەکان پێشوازیان لێکردووە لەسەر وڵاغەکەی دابەزیوە پێخەمبەرمان عەلەیه سەلات وەسەلام لەگەڵ منداڵا بە جۆرێک بووە کە لە سەفەردا منداڵی لە پێشی خۆی لە پاشی خۆی لەسەر وڵاخ سوار کردووە ئامۆژگاری کردوون ئەوە نیە ئامۆژگاری ابن عباس دەکات ئەوە نییە ئابۆژگاری چەندین سەحابەی دی دەکات دەفەرموێ یا غولام ئەی گەنج ئەی تازەلاو ئەی پێگەشت و ئەی منداڵ احفظ الله يحفظك فێری عەقیدەیەکە فێری یەکخواناسیەکە فێری ئەوەیەکە ئەگەر داوات کرد داوا لە خوا بکە پشتت بەست پشت بەخوای پەروەردگار ببەستە چاوت بپارێزە ئەی گەنج ئەی منداڵ لەسەر سفرەکە دانیشتی بڵێ بسم الله لە بەردەمی خۆتەوە بخۆ دەست بۆ خواردنی کەسی دیکە مەبە قەناعەتت هەبێ چاو لە بەشی کەسی تر نەبێ پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم لەگەڵ منداڵانا زۆر نەرمونیان بووە منداڵێکی تازە پێگەشتوو منداڵێکی غەیرە مسلمانە باوکو دایکی غەیری مسلمانن فێر بووە لاسایی بیلالی حەبەشی دەکاتەوە بە کۆڵانەکان ئاو بە گاڵتە جاڕیەوە فێریان کردووە لاسایی بیلال دەکاتەوە لە کات و ناکاتا بانگەدا ئەگەر ئێمە بین چۆن مامەڵی لەگەڵاکەین پێخەبەری ئازیز بانکی کرد فەرمی ماشا ئەڵا لەو دەنگە خۆشەی کە تۆ هەتە بیستومە دەنگێک تۆ هەتە بیلال و غێری بیلال نیەتی ئافرین دەستت خۆشبێ بەڕاستی تۆ دەبی بە یەکێک لە بانگبێژەکانی ئەم ئیسلامە ئەو منداڵەیە هەر لێرەوە بڕیارەدا مسلمانانی ئازیز حسابکردنی پێغەمبەر صلی الله تعالی علیه وسلم بۆ من قسە لەسەر تەمەنی منداڵی دەکەم لە لەدایک بوونەوە تا دە ساڵی لەم تەمەنەدا پێغەمبەری ئازیزمان علیه صلات وسلام دەسی خستوەتە ناو دەسی عەبدوڵای کوڕی زوبیر لە تەمەنی حەو ساڵیدا فێری پەیمانی دەکات فێری دینداری دەکات فێری نوێژی دەکات فێری بەها ڕەوشت و بەها بەرزەکانی دەکات ئالێرەوە پێغەمبەرمان عليهەیهی سەلات وەسەسلام هەموو دایکان و باوکان هەموو ئومەت هەموو ئەو مامۆستایانەی کە لە بواری پەروەردەدا کار دەکەن ئاگادار دەکاتەوە کە پێویستە لەگەڵ منداڵانە ئاوا مامەڵە بکەین معاملە و هەڵسوکەوتی پێغەمبەرمان عليهەیهی سەلات وەسەسلام دیارە بەڕاستی چەندین وتار هەڵدەگرێ بەڵام مسوڵمانانی ئازیز ئەم پێشەکی و گرنگیدانم لەبەر خاتری ئەوە بوو مسلمانان کە پێغمبەری ئازیزمان عليهەیهی سەلات و وەسەلام بۆ ئەوەندە گرنگی بە مناڵ داوە هەتاوەکو ئومەتەکەی لە ئێستادا لە سەدەی بیست و یەک ئاگادار بکاتەوە کە منداڵان قوربانی جەنگن منداڵان قوربانی قەیرانی دارایین منداڵان لەسەر شەقامن منداڵان سواڵیان پێ دەکرێ منداڵان لە جەنگەکاندا دەسووتێنرێن دەکوژرێن منداڵ جەنگی پێ دەکرێ کە نابێ جەنگی پێ بکرێ منداڵ سیاسەتی پێ دەکرێ کە نابێ سیاسەتی پێ بکرێ ئاگادارمان دەکاتەوە لەو زەمەنی فیتنەدا بە تایبەتی مسلمانانی بەڕێز منداڵەکانمان لە بەردەم هەڕەشەی زۆر ترسناکی ئیعلامدان هەڕەشەی ئیعلام ئەفلام کارتۆن فلیمەکان کە یەک پارچە پڕن لە عنف و توندوتیژی پڕن لە سێکس پڕن لە سحر پڕن لە جادوگەری پڕن لە فڕ و فێڵ منداڵەکانمان لە بەردەم بچووکبوونەوەی دنیا و شاشەکاندا ئەگەر ڕێنماییان نەکەین گومانمان نەبێ کە منداڵەکانمان بەلاڕێدا دەبرێن و منداڵەکانمان تووشی فیتنە و فەسادی گەورە دەبن بۆیە پێخەمبەری ئازیزمان عليهەیهی سەلات وەسەلام ئاگادارمان دەکاتەوە لەوەی کە منداڵەکان ئەمانەتی خوای پەروەردگارن هەموو منداڵێک لەسەر فیترەت لە دایک بووە وەلاکن ئەبەواه و دایک و باوکەکانن منداڵ دەکەن بە یەهودی بە مەجوسی بە ئاگر پەرست بە هەر ئەدیانێکە بیانەوێ کەواتە دایکی بەڕێز باوکی بەڕێز ڕۆڵی تۆیە کە عەقیدە لە دڵی مناڵەکە تا بچێنی ئەرکی سەرشانی تۆیە مناڵەکەت فێری عیبادەت بکەی وەئمر ئەهلەکە بالصلاة یا بنی اقیم الصلاة کوڕی شیرینم کچی شیرینم نوێژەکانت بکە دایکی بەڕێز باوکی بەڕێز ئایا منداڵەکەت هەستاندۆ بە نوێژی بەیانی ئەگەر ئاگرێ بەربێ لە ماڵەکەماندا چۆن منداڵەکانمان ڕاو دەنین تا نەسووتێن ئەی چۆن لە ئاگری جەهەنم بیان پارێزین ئەی چۆن ڕایان بێنین پەروەردەیان کەین کە پێغەمبەری ئازیزمان دەفەرمێ مڕ و ئەولادەکم بسەلاتی وهم ئەبناء سەبعین پەروەردەی ئیسلامی لە حەو ساڵیەوە دەست پێ دەکات نوێشکردن ڕاهێنان بارهێنانی کوڕکچەکانمان لە حەو ساڵیەوە دەست پێ دەکات پەروەردەکردنی کچەکانمان لەسەر حیجاب لە حەو ساڵیەوە دەست پێ دەکات ئایا ئەمەرکەمان جێبەجێ کردووە ئایا ئێمە ئومەتی و پێغەمبەرە ئازیزین عليهەیهی سەلات وەسەلام کە ئەمرمان پێ دەکا منداڵەکانمان ئاوا پەروەردە بکەین بەڵێ دایکی بەڕێز خوشکی بەڕێز باوکی بەڕێز چۆن لە خەمی پەروەردەکردنی منداڵەکانماناین و دانیرین بۆ قوتابخانە ئاوا لە پەرود لە خەمی دینیانابین لە خەمی عقیدە و اخلاقیانابین ملاحظەیەکی زۆر گرنگ هەیە بۆ دایکان و باوکانی بەڕێز جیاوازیە لە نێوانی ڕعایەت لەگەڵ تربیەت باوکی بەڕێز دایکی بەڕێز ڕعایەت بریتە لەوەی منداڵەکەت جلی هەبێ خواردنی هەبێ تەندروسی باش بێ نینۆکی نەبێ خەم لە قژی بخۆی سفرەی بۆ دابین کەی ئەمانە ڕیعایەتن بەڵام تربیەت بریتیە لە چاندنی دین لە دڵیدا بریتیە لە چاندنی عقیدە لە مێشکیدا بریتیە لە ڕاهێنانی لەسەر عیبادەت بریتیە لە فێرکردنی قورئان بریتیە لە دەستگرتن و هێنانی بۆ مزگەوت بریتیە لە ناساندنی پێغەمبەری ئازی صلی الله تعالی علیه وسلم بە منداڵەکانمان بۆیە پێخەمبەری ئازیزمان ئەمرمان پێدەکات کە چاک بین لەگەڵ منداڵەکاندا دەفەرمێ ئین ئەولادەکم من ئەطیەبی کەسبیکم باشترین جێماوە بۆ ئێوە بریتە لە منداڵەکانتان ئەکریم و ئەولادەکم ڕێزیان لێ بگرن گوێیان لێ بگرن حسابیان بۆ بکەن پرسیان پێ بکەن تربیەتی منداڵ دایکانی بەڕێز علمی تازە سەلماندویەتی کاتێ لەسکی دایکایە ئەو دایکە بەڕێزە چەندێک گوێ لە قورئان دەگرێ کاریگەری لەسەر ئەو منداڵە دروسە بێ کەواتە تربیەت لە سکی دایکەوە دەست پێ دەکات تربیەت لە ماڵەوە دەست پێ دەکات و هەروەها تربیەت لە ئیعلام و لە پەروەردە و لە هەموو کایەکانی دیکەدا پێغەمبەرمان دەفەرمێ و ئەحسین و تربیەتەکم علم و ئەولادەکم البر فێری چاکەکاریان کەن فێری ڕاستگۆییان کەن ئەدەبیان دابن لەسەر خۆشویستنی قورئان لەسەر خۆشویستنی خوا لەسەر خۆشویستنی پێغەمبەری ئازیز لەسەر سنەتەکانی رسول الله فێریان بکەن مسوڵمانانی ئازیز منداڵەکانمان شتی سەردەم دەزانن ناوی یاریزان و ئەفلام دەزانن ئەفلام کارتۆنی زۆر دەناسن بەڵام سەحابە قورئان ئیسلام وەک پێویست ناناسین بۆیە مسوڵمانانی ئازیز دەبا هەموو لایەکمان بەخۆمانا بچینەوە لە بەرامبەر فیتنەی سەردەم خۆبینیمان لە هەفتەی پێشوودا وەکو چۆن زبڵ فرێ دەدرێ لەم وڵاتەدا ئاوا تلیاک و حەشیشە دەگیرێ ئەمە چ هەڕەشەیەکی ترسناکە ڕووی لەم وڵاتەی ئێمە کردووە ئەگەر منداڵەکانمان لەژێر کۆنترۆڵی دینانە بن لەژێر کۆنترۆڵی دایک و باوکانە بن واللهی فیتنەیەکی زۆر خراپ لە بێدینکردن لە بەلا ڕێدابردنی منداڵەکانمان لە فێری تلیاک و حەشیش و جگەرە و نێرگەلە ڕووی لە وڵاتمان کردووە بۆیە دایک و باوکی بەڕێز چەند خۆشە منداڵەکان سەرمان بەرز بکەنەوە چەند خۆشە گەنجانی ئەم هەرێمە سەرمان بەرز دەکەنەوە و نمرەی بەرز دێنن چەند خۆشە گەنجێک لە پایتەختی ئاشتیەوە سەری هەمومان بەرز دەکاتەوە ڕبی سەری خۆی و دایک و باوک و خانەوادەی بەرز بێ یەکەمی هەرێمەکەمان دێنێ چەند خۆشە دەیان و سەدان کوڕکچی ئەم پارێزگایە نمرەیان لە نەوەد بۆ سەد و لە سەد زیاترە ئەمە مایی عیزەتە مایی شەرەفە مایەی ئەهمیەت و گرنگی پێدانە بە تەربیەتی منداڵ بۆیە دایک و باوکی بەڕێزم لاکردنەوە لە پەروەردەی منداڵەکانمان ئەرکێکی زۆر گرنگە کە پێویستە هەموو لایەکمان لە خەمی پەروەردەکردنی خۆمان و ماڵ و منداڵمانا بین خۆمان و ماڵ و منداڵمان مسلمانانی ئازیز ئەرکی سەرشانمانە کە پێویستە پەروەردەیان بکەین بۆیە بەڕاستی جێگای خۆیەتی ئەو ئومێد و مژدە و دڵخۆشیانەی کە لە منداڵی زیرەک و منداڵی بە ئەدەب و منداڵی بە ئەخلاقەوە پەیامێک بێ بۆمان کە ئەوە ئیسلامە گەنجی گەورە و بەڕێزی وەکو کاکە ڕێڤان پەروەردە دەکات ئەو ئیسلامەیە کە خوشکی گەورە و بەڕێز لە سەی سادق لە هەرێمی کوردستان لە هەموو جێگاکانی دیکە بە حیجاب و بە دینداری و بە خۆناسیەوە پەروەردە دەکات کە دەتوانن پیاوی مەیدانی زانست بن لە هەمان کاتا قوتابی قورئان بن لە هەمان کاتا گەنجی مزگەوت بن لە هەمان کاتا سەرڕاست و خواناس بن لە هەمان کاتا خزمەتکاری دایک و باوکی خۆیان بن بۆیە بەڕاستی هەموو لایەکمان بە خۆمان بچینەوە و لە پرۆسەی خۆ پەروەردەکردن و پەروەردەکردنی ماڵ و منداڵمانە هەمووان خۆمان بینە دەستی ئەو زاتەی کە ئەڵڵایە و خۆمان و ماڵ ماڵ و منداڵمان بپارێزێ چونکە فیتنەکان هێندە گەورەن ئەگەر خۆمان نەپارێزین بەو ئیسلامە ئەگەر دەست نەگرینەوە بە ئەخلاقی ڕسول الله ئەگەر دڵمان ماڵمان وڵاتمان مزگەوتەکانمان نەسازێنین بۆ مناڵەکانمان خەڵکی دیکە دەیسازێنێ بۆیان خەڵکی دیکە بەلا ڕیانە دەبا بۆیە منداڵەکان دەیڵێمەوە جوانی خوای پەروەردگارن خەڵاتی خوای پەروەردگارن ئەمانەتی پێغەمبەرن دیاری و خەڵاتێکن لای من و تۆ پێویستە و دیاری و خەڵاتە باش بپارێزین منداڵە ئازیزەکان ئێوەش خزمەتکاری دایک و باوکتان بن پێغەمبەری ئازیز فەرمی ڕێز لە قاچی دایکیشتان بگرن لە خزمەتی هەنگاوەکانی دایک و باوکتانا بن گوێڕایەڵی دایک و باوکتان بن دڵنیا بن سەرکەوت و سەرفرازی دنیا و قیامەتە بن یا الله بۆ خاتری ئیسمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت لێت داواکارین خوایە خۆمان و ماڵ و منداڵمان بپارێزە خوایە خۆمان و ماڵ و منداڵمان لەسەر ئەو ئیسلامە بژێنە خوایە هیدایەتی هەموو دایکان و باوکانمان بە هەتاوەکو ماڵ و منداڵمان پەروەردە بکەینەوە لەسەر ئەو قورئان و سنەتە خوای پەروەردگار منداڵەکانمان کچەکانمان کوڕەکانمان لە فیتنەی سەردەم بپارێزە خوایە لە فیتنەی بێدینی خوایە لە فیتنە و فەساد و خراپەکاریەکانی تلیاک و حەشیش و نێرگەلە بیان پارێزە خوایە کچەکانمان لە بێ حیجابی و ناپۆشتەیی بپارێزە یا رب العالمین هیدایەتی گەنجەکانمان بە خوایە و هەرێمەمان پڕ لە خێر و خۆشی و ئاوەدانی بکە یا رب العالمین قوتابیان و خوێنکاران ئەوانەی کە سەرکەوتوو بوون خوایە موفقیان کە ئەوانەی کە ماونەتەوە یا الله دەرگای خێر لەوانیش بکەرەوە خوایە ڕەحمەتی خۆت بەسەر مەجلیسەدا ببارێنە لە گوناه و دایک و باوکمان خۆش بە خوایە بۆ خاتری گەورەی خۆت و ناوە پیرۆزەکانت هەرێممان پڕ لە ئاشتی و تەبای و برایەتی بکە خوایە چاوی دوژمنانمان کوێرکە ناحەزانی دین و خەڵک و خاکی کوردستانمان لە کۆڵ بکەرەوە یا ئەڵڵا خوای پەروەردگار عیزەت و تەبایی بۆ نێو مسلمانان بگێڕەوە هەموو مسلمانان لەسەر ئاینی پیرۆزی ئیسلام و کەلیمەی لا اله الا الله محمد رسول الله کۆبکەرەوە اللهم آمین ادعوا الله وانتم موقنون بالاجابه